نوری نەمر داهاتووی نزیک ئێستاش دەمانەوێت کەمێک لەسەر ئەو نمونانە بوەستین کە لە ڕووی وادەی زەمینیەوە لە سەردەمی پێغەمبەری ئازیزمانەوە سەڵ الله عليه وسلم دوورن و زیاتر لەو سەردەمانەوە نزیکن کە ئێمەی تێدا دەژین تەنانەت هەندێکیشیان ڕوویان لەم سەردەمەی خۆمانە کۆمەڵێکی تریشیان چاوەڕوان دەکرێت لە سەدەکانی دواتردا بێنە دی فەرمونون ئێوە و چەپکێک لەو نمونانە. هەواڵەکانی خەندەق زۆربەی کتێبەکانی سیرە و فەرموودە ئەم بەسەرهاتەمان بۆ دەژێرنەوە مسلمانان سەرگەرمی هەڵکەندنی خەندەق بوون بە دەوری مەدینەدا نە نوێژمان دەکرد و نە زەکاتیشمان دەدا، دەکەوایە سەکینەت و ئارامی خۆتمان بەسەردا ببارێنە و لە کاتی ڕووبەڕووبوونەوەشماندا لەگەڵ دوژمن ڕاگیر و دامەزراومان بکا. ئەوان تەنانەت بچووکترین دەردی خۆشیان دەبردە لای پێغەمبەری خوا، بۆیە حاڵی ئەم تاشە بەردەشیان عەرز کرد، بەڕاء کوڕی عازیبی ئەنساری ڕەزای خوای لێ بێ دەڵێت. سکاڵای تاشە بەردەکەمان بردە لای پێغەمبەری خوا، ئەویش تەشریفی موبارەکی هێنا و بسمیلای لێ کرد و چەکوشێکی لێدا بەم پیا کێشانە سێیەکی بەردەکەی شکاند و فەرمووی ئەڵا و ئەکبە دیلەکانی شامم پێدرا سوێن بەخوا ئێستا کۆشکە سوورەکانیان دەبین پاشان چەکوشێکی تری لێدا و سێیەکی تریشکاند و فەرمووی ئەله وەکبەر کلیلەکانی فارسم پێبەخشرا سوێن بەخوا ئێستا کۆشکە سپیەکانی مەداین دەبین پاشان چەکوشی سێیەمی لێدا و باقی بەردەکەی ورد کرد و فەرمووی، اللە اکبر، کلیلەکانی یەمەنم پێ بەخشرا، سوێند بەخوا، ئێستا دەرگاکانی سەنعا لەبەرچاومن. ئەوە بوو چەند ساڵێک تێپەڕی کە خوای گەورە بە شمشێری گەورە سەرکردەکانی وەک، سەعدی کوڕی ئەبی وەقاس و خالیدی کوڕی وەلید ڕەزای خوایان لێ بێ فەتحی هەموو ئەو ناوچانەی بۆ موسڵمانان ئاسان کرد و کلیلەکانیشیان تەسلیم بە کەسایەتی مەعنەوی پێغەمبەری خوا کران. دیارە ئەمەش بەڵگەیەکی تر بوو لەسەر ڕاستگۆیی ئەو پێغەمبەرە درودی خوای لێ بێت جا دەبوو هەرواش بوایە چونکە ئەو بۆ نمایندەیی و پەیڕەوکردنی ڕاستڕەوی هاتبوو تەنانەت ئەگەر بە فەرزی مەحاڵ ئەو شتانەی فەرمووبوونی دەبێت لە ڕاستیدا نەشبوونایە ئەوا خوای گەورە بەس بۆ ئەوەی خۆشەویستەکەی بە درۆ نەخاتەوە ئەو شتانەی دەهێنایە بوون جا چۆن وا نەبێت لە کاتێکدا تەنانەت دەربارەی بەڕای کوڕی مالیک کە یەکێکە لە هاوەڵە ناودارەکان وتراوە لو اقسم علی اللە لابرە. سوێند لەسەر هەر شتێک بخوات خوای گەورە ئەو سوێندەی بۆ بەجێ دێنێت واتە ئەگەر حەزرەتی بەڕا سوێندی لەسەر هاتنەدی شتێک بخواردایە کە هاتنەدیشی مەحاڵ بواە خوای گەورە بۆی دەهێنایەتی جا هەر بەڕاستی شاوەڵە بەڕێزەکان لە جەنگدا بەڕاییان پێش دەخست و وەک بڵێ دەیان ویست سەرکەوتنی خۆیانی پێ مسۆگەر بکە تۆ بڵێ خی گەورە ئەم تایبەتمەندیە خەڵاتی یەکێک لە هاوەڵام بکات و بە پێغەمبەرەکەی خۆی نەبەخشێ ئەوەندە هەیە پێغەمبەری خوا ڕووداوەکانی دەبینی ئینجا باسی دەکردن بەڵێ خوای گەورە ئەوی ئاگادار دەکردەوە و ئەویش ڕای دەگەیان مزگێنی ئاسایش و دەوڵەمەندی عەدی کوڕی حاتەم دەگێڕێتەوە عەدی کوڕی حاتەمی تاییە پێشتر مەسیحی بوو بەڵام بەردەوام لە گەڕاندا بوو تا پێغەمبەری خی دۆزیەوە ئەو زاتەی دۆزیەوە و گەیشت بە سەرفرازی ئەم سەحابە بەڕێزە بەم شێوەیە دەدوێت ڕۆژێکیان لە حزوری پێغەمبەری خوادا باسی هەژاری و نەبوونی و تاڵانکاری چەتەکان دەکرا ئەویش فەرمووی، ڕۆژێک دێت ئافرەت بە تەنها لە حیرەوە دەچێت بۆ کەعبە و جگە لە خوای گەورە لە هیچ شتێکی تر ناترسێ. عەدی دەڵێ، کاتێک گوێبیستی ئەمانە بووم، سەرسام بووم، لە دڵی خۆمدا دەمگوت، جا تا ڕێگر و چەتەکانی، هۆزی، تائی مابن، شتی وا چۆن دەبێت؟ پێغەمبەر، درودی خوای لێ بێ، بەردەوام بوو لەسەر فەرمایشتەکانی. ڕۆژێک دێت گەنجینەکانی کیسرا لە نێوانتاندا دابەش دەکرێت منیش پرسییم ئەی پێغەمبەری خوا مەبەستان لە گەنجینەکانی کیسرای فارسە ئەویش لە وەڵامدا فەرمووی بەڵێ مەبەستم گەنجینەکانی کیسرای فارسە ئیتر ئەوەندەی تروا قموڕمە چونکە کاتێ ئەم ئاخاوتنە ڕووی داوە ئیمپراتۆریەتی فارس لە پڕفیسترین و پرشنگدارترین ڕۆژەکانی ژیانیدا بووە پێغەمبەری خوا بەردەوام بوو ڕۆژێک دێت پیاو کەسێک نادۆزێتەوە زەکاتەکەی بداتێ. عەدی دەڵێ، من بە چاوی خۆم دوانەکەی یەکەمم دیت، عومر باقی بێ سێهەمیشیان دەبینم. عەدی ئەم ماوەی سێهەمەی نەدەدی، بەڵام ڕۆژێک هات کەسانێک ئەو ماوەیەشیان دی. لە سەردەمی خەلافەتی عومەری کوڕی عەبدولعەزیزدا ڕەزای خوای لێ بێ، ئەو ڕاستیەی کە پێغەمبەری خوا باسی کردبوو، هەر وەک خۆی هاتە دی. ئەو دەوڵەتە مەزنە کە سی دەوڵەتی وەک تورکیای ئێستای لە خۆ گرتبوو، لە ڕووی دابەشکردنی داهاتەوە گەیشتبووە ئاستێک کە تاکە هەژارێک تیایدا نەدەبینرا. خوا نازانم موبالەغەمان کردبێ ئەگەر بڵێین پێوەری گوزەرانی ئەمریکا و هەندێ لە وڵاتانی خۆرئاوا بەراورد بە پێوەری گوزەرانی هاوڵاتیان لەو سەردەمەدا بە جۆرێک نزمترە کە هیچ بەراوردکردنێک هەڵناگرێت. ئەمە لەگەڵ ئەوەی لە دەوڵەتە دەوڵەمەندەکانی ئەمڕۆدا، دابەشکردنی داهات هێندە ناهاوسەنگە لە پاڵ ئەوانەدا کە ژیانێکی زۆر خۆشگوزەرانیان هەیە کەسانێکیش هەن کە لە نێو خۆڵ و خاشاکدا ژیان بەسەر دەبەن کەچی لەو سەردەمەدا ئەم ناهاوسەنگێش بەری لێگیرا بوو. شەهیدبوونی عەممار. مسوڵمانان سەرگەرمی بونیادنانی مزگەوتی نەبەوی بوون هەر یەکە و ئیشێکی دەکرد هەیان بوو خشتی دروست دەکرد هەیان بوو دەیگواستەوە و هیوایشیان هەبوو دیواری دادەن بە دڵنیاییەوە پێغەمبەری خۆش سەڵ الله عليه وسلم لە نێو ئەوانەدا بوو کە کاریان دەکرد بەڵێ ئەویش لەسەر پشتی خشتی دەگواستەوە لە دەرفەتێکدا ئەمار هاتە لای پێغەمبەر و لەسەر پشتیشی دوو خشتی هەڵگرت بوو وەک بیەوێت ناز بکات گوتی یا رسول اللە ئەها دوو دانیان خستوتە سەرشانم پێغەمبەری خوش زەردەخەنەیەکی کرد و بەدەم سڕینەوەی تەپوتۆزی ڕوخساریەوە ئەو ڕووداوە دڵتەزێنەی پێڕاگەیاند کە ڕێک پاش سێ ساڵ دواتر بەسەریدا دەهات وەیحەک تقتلک الفئە الباغیە یاخود ئەبشر تقتلک الفئە الباغیە مژدەبێ عەمار داخمە یاخی بووە کە دەتکوژن بەم شێوەیە هەواڵی دایە و ئاگداری کردەوە لەوەی کە لەلایەن ئەو پێڕە یاخی بۆ دەکوژرێت کە لە حەزرەتی علی هەڵدەگەڕێنەوە بەڵێ لە جەنگی سفیندا حەزرەتی ئەممار لە ریزەکانی سوپای حەزرەتی علیدا بوو هەر لەو جەنگەیشدا شەهید کرد تەنانەت لایەنگرانی حەزرەتی علی ئەمەیان وەک بەڵگەیەک بۆ ناحەقی لایەنی بەرامبەر دەهێنایەوە و دەیانگوت کەوابێ تاقمە یاخی بووەکە ئێوەن بەڵێ ئەگەرچی لە سەفیندا خوێنی حەزرەتی عەممار ڕژا، بەڵام هەر دڵۆپە خوێنێکی وەک ئەوە وابوو کە لە بەرامبەر پێغەمبەری خوادا بڵێت، ڕاستت فەرمووە. بەڵێ خوێنەری ئازیز، ئەگەر ئاگادارکردنەوەی خوای گەورە نەبێت، مرۆڤ چۆن دەتوانێ ئەم شتانە بزانێت؟ ئەوەتا لە فیلمە خەیاڵییەکانی ئەمڕۆدا دەبینین هەندێ پێشبینی و کەهانەت سەبارەت بە ڕووداوەکانی داهاتوو دەکرێن. لە ڕاستیدا ئەمە کارێکی هێندە سەختیش نییە. چونکە هەموو ئەو پێشبینیانە چەندەها پێشەکی و سەرەتایان هەیە. کەمێک لێهاتوویی لە پێکەوەنان و داڕشتنی ڕووداوەکان بەسە بۆ ئەوەی مرۆڤ لەم جۆرە بابەتانەدا خەمڵاندن بکات، بەڵام لە هیچ کام لەو مەسەلانەدا کە پێغەمبەر دروودی خوای لێ بێ بە غەیبی هەواڵی لە بارەیانەوە داوە تۆزقاڵێکیش لەو پێشەکی و سەرەتایانە بوونی نەبووە. بەم پێیە لە توانای هیچ مرۆڤێکدا نییە، ئەگەرچی زۆر بلیمەت و ژیریش بێ، کە دەیەکی ئەو هەواڵانە ڕابگەیەنێ کە پێغەمبەری خوا لە بارەیانەوە دواوە. ئەمەش دەگەڕێتەوە بۆ ئەوەی کە ئەم جۆرە بابەتانە لە دەرەوەی سنوورەکانی عەقڵی ئێمەی ئادەمیدان. بە واتایەکی تر، مومکین نییە بەبێ بینایی چاوی غەیب، وە یاخود بەبێ کۆمەکی و پشتیوانی وەحی ئەم مەسەلانە بزانرێن. کەوابێ پێغەمبەری خوا لە خۆیەوە نا بەڵکو بە هەواڵ پێدانی لەلایەن پەروەردیگارەوە ئەمانەی دەزانی ئیتر لەبەر ئەمە فەرمایشتەکانی هەمیشە ڕاست دەردەچوو. تاقمێکی بێدین بە ناوی دینەوە ڕۆژێکیان پێغەمبەر درودی خوای لێبێ غەنیمەتی دابەش دەکرد کابراایەکی چاو بە قوڵاچووی تەوێڵ دەرپەڕیوی ڕیشچڕی کوڵم قوتی سەر تاشرا و هاتە حزوری لەوانەیە ئەم کەسە نوێنەرایەتی ئەو تاقمەی کردبێ کە لە دواتردا سەری هەڵدەدا بێئەدەبانە ڕووی لە پێغەمبەری خوا کرد و وتی ئەی محەممەد دابەشکردنەکە دادپەروەرانە نەبوو دادپەروەر بە بەڵێ لەوانەیە منافق بووبێت آخر تەنها منافق بوو کە دەیتوانی ئاوا بەو شێوەیە قسە بکە پێغەمبەری خوا لە بەرامبەر ئەم هەڵوێستەدا فەرمووی ومن يعدل إذا لم أعدل لقد خبت وخسرت ان لم اعدل. جا ئەگەر من دادپەروەرانە مامەڵە نەکەم کێ دادپەروەرانە مامەڵە دەکات؟ ئەگەر من دادپەروەر نەبم کەواتە خەسارەتمەند و ڕەنجەڕۆ بووم، جا ئەگەر هەردوو پیتی تاء ی ناوەڕاستەکە. جا ئەگەر هەردوو پیتی تاء ی ناو ڕستەکە بە شێوازی دوێنراو کەسی دووەمی تاک بخوێنینەوە ئەوا ئەوکات واتاکەی بەم شێوەیە دەبێت. ئەوا تۆ خەسارەتمەند و ڕەنجەڕۆ بووی بەمە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم ئەم ڕاستیەمان بۆ ڕوون دەکاتەوە ئەگەر گەلێک پێغەمبەرەکەی دادگەر نەبێت ئەوە ئەو گەلە لە چێوە دادگەری فێر دەبێت جێگەیەکیش دادپەروەری تێدا نەبێت خەڵکەکەی مایە پوچ و خەسارەتمەندن کەوا بێ ئێوەش مایە پوچ و خەسارەتمەند دەبن اینجا ئەگەر من دادپەروەر نەبم ئەوا من خەسارەتمەندم بەڵام خۆ پەروەردیگار منی وەک پێغەمبەر نردووە کەواتە من ڕنج بە خەسار نیم کەوا بێ من داد پەروەرم حەزرەتی عمر ڕزای خوای لێبێ بۆ تەمەکردنی ئەو نادانە کە ئەدەبی قسەکردنی لە حزوری پێغەمبەری خوادا نەدەزانی داوای مۆڵەتی کرد ئیزم بدەن تا لە گردنی ئەو منافقە بدەم بەڵام پێغەمبەری نازدار ئیزنی نەدا پاشان لە زاری موبارەکیەوە سەبارەت بە غەیب ئەم وتانە هاتنە دەرەوە لە داهاتوودا قەومێکی ڕوخسار ئەبڵەقی چاو بە قوڵاچووی لوتپان سەر هەڵدەدەن کاتێک قورآن دەخوێنن قورآن خوێنی خۆتانتان لەبەر چاو دەکەوێت بەڵام ئەم قورآن خوێندنیان لە گەرویان ناترازێت وەک چۆن تیر لە کەوان دەردەچێت ئاوها لە دین دەردەچن تەنانەت بازوی یەکێکیان گۆشتەگرەیەکی گەورەی پێوەیە ساڵەکان بە خێرایی تێدەپەڕی هەروەک بڵێی ڕۆژەکان کێبەرکێیان بوو بۆ تەسدیقکردنی پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم لە نەهرەواندا حەزرەتی عەلی هەموو خەواریجەکانی دایە بەر شمشێر هەر لەوێشدا مژدەیان پێدا کە کابرایەکیان لە بەردەستدایە ڕێک بەو شێوەیەیە کە پێغەمبەری خوا وەسفی کردبوو کەواتە ئەمە ئەو کەسانە بوون کە لە دین دەرچوون و لە دژی دین جەنگیان بەرپا کرد لە فەرموودەیەکی ضعیفدا هاتووە کە پێغەمبەر درودی خوای لێبێ بە حەزرەتی عەلی فەرمووە من لە پێناو تەنزیلی قورئاندا جەنگام تۆش لە پێناو تەویلیدا دەجەنگی واتە هەرکە قورآن دەستی کرد بە نازل بوون هەموو خەڵکی لە دژم وەستان جا منیش بەرەنگاریان بوومەوە ڕۆژێکیش دێ کەسانێک دێن بە هەڵە تەویل و تەفسیری قورآن دەکەن ئیتر تۆش لە بەرامبەر ئەوانەدا دەجەنگیت جا کە وەختی هات ئەویش ڕوویدا. حەزرەتی عەلی ڕەزای خوای لێ بێ لە دژی خەواریجەکان جەنگی بەرپا کرد و بەرەنگاری ئەو کەسانە بووەوە کە وەک دەرچوونی تیر لە کەوان لە دین دەرچوون. بەڵێ ئەو پیاوە لووتپانە، دەموچاو ئەبڵەقە هەر وەک ئەوەی بۆ تەسدیق کردنی پێغەمبەری خوا دروست کرابێت وا بوو. بە جۆرێک کە ئەو حاڵەتە نەرێنیەی ئەو، بە شێوەیەکی نەرێنی ڕاست و دروستی پێغەمبەری خوای دەردەخست جا هەروەک چۆن ئەو پاداشتی ئیماندار دەستی دەکەوێت لە ئەنجامی بەرەنگاربوونەوەی شەیتاندا هیچ سوود و پاداشتێکی دەستی شەیتان ناخات ئاوەهاش بەو جۆرە ئەو کابرایە سەرەڕای ئەوەی بوو بە هۆکارێک بۆ تەزدیقی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم بەڵام هیچ شتێکی بەدەست ناکەوێت بەڵێ هەرچەندە ئێمە لە پەڕاوی سیمای ناپەسەندی ئەودا ڕازگۆیی پێغەمبەری خوا دەخوێنینەوە بەڵام ئەمە هیچ شتێک دەستی ئەوە ناخات چونکە ئەو لەم بابەتەدا جگە لە هۆکارێکی بەدبەخت چیتر نییە نوری نەمر.